چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕاددەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بنهێنی ئەو پیتانە ئەو ئاەتانەی لەم سوورەتدا هاتووە چەند ئاەتێکی ئەو قورآانە ڕوون و ئاشکرایەیە بەڕاستی ئێمە ئەم ئاەتانەمان دابەزاندووە لە شێوەی قۆرآانێکی پاراودا بە زمانی عەربی بۆ ئەوەی ئێوە لی تێبگەن و ژێریتان بخەنە کار ئێمە چاکترین و جوانترین چیڕۆک و بەسەرهاتت بۆ دەگێڕینەوە ئەی محەممەد بەهۆی ئەم قورئانەی کە نیگامان کرد بۆ لای تۆ لە کاتێکدا بێگومان تۆ لە پێشەم قورئانەدا لەم بەسەرهاتە بێ ئاگا بوویت کاتێک یوسف بە باوکی وت باوکی بەڕێزم بێگومان من لە خەومدا یازدە ئەستێرە و خۆر و مانگم بینی کوڕنۆشیان بۆ دەبردم باوکی وتی، ڕۆڵە گیان، خەوەکەت مەگێڕەوە بۆ براکانت، نەوەکو بەهۆی ئەوەوە فێڵێکت لێ بکەن و تووشی بەڵایەکت بکەن، چونکە ئەم خەوە داهاتوویەکی بڵند بۆ تۆ دەگەیەنێت، ئەوانیش حەسوودیت پێ دەبەن، بەڕاستی شەیتانیش دوژمنێکی ئاشکرای ئادەمیزادە. بەو شێوەیەش خودای پەروەردگارت تۆ دیاری دەکات و هەڵت دەبژێرێت بۆ پێغەمبەرایەتی و هەندێک لێکدانەوەی خەوت فێر دەکات و نیعمەتەکانی خۆیت بەسەردا تەواو دەکات و هەروەها بەسەرنەوەکانی یعقوبیشدا هەروەک چۆن پێشتر نیعمەت و پلەوپایەی بڵندی بەخشی بە باپیرانت کە ئیبراهیم و ئیسحاقن بەڕاستی پەروەردگارت زانا و دانایە. سوێن بە خودا، بێگومان لەم ڕووداوەی یوسف و براکانیدا نیشانەی زۆری پێغەمبەرێتی محەممەدی تێدایە بۆ کەسانێک پرسیار دەکەن لەو بارەیەوە بە شوێن ڕاستێتی تۆدا دەگەڕێن. کاتێک براکانی یوسف وتیان، بەڕاستی یوسف و براکەی بنیامین لای باوکمان لە ئێمە نازدار و خۆشەویستترن، لە کاتێکدا ئێمە کۆمەڵێکی بەهێزین، بەڕاستی باوکمان لەسەر لێشێواویەکی ئاشکرادایە. لە نێوان خۆیاندا هەندێکیان وتیان یوسف بکوژن، یان فڕێی بدەنە شوێن و زەویەکی دوور، ئەو کاتە ڕووی باوکتان یەکلایی دەبێتەوە بۆ ئێوە و خۆشەویستیەکەی هەمووی بۆ ئێوە دەبێت، ئینجا دوای نەمانی یوسف دەبنە پێ ڕوونەوەیەکی چاک و ڕێک و پێک. یەکێک لە براکانی وتی، یوسف مەکوژن، بەڵکو بیخەنە ناو بیرێکی قوڵەوە، دوایی کاروان دێت و دەیدۆزنەوە و دەیبەن، ئەگەر بڕیار بێت هەر شتێکی لێ بکەن. دوای ئەو بڕیارە هاتنە لای باوکیان و وتیان، ئەی باوکە، ئەوە چیتە، لە ئێمە دڵنیا نیت لەبارەی یوسفەوە؟ بەڕاستی ئێمە زۆر دڵسۆزی ئەوین و زۆر خۆشمان دەوێت. بەیانی بینێرە لەگەڵمان با بای باڵی بدات گەمە و یاری بکات و بێگومان زۆر پارێزگاری لێ دەکەین و ئاگامان لێی دەبێت. باوکیان وتی، من زۆر غەم و پەژارەت دەمگرێت لەوەی کە ئێوە بیبەن، دەترسم گورگ بیخوات لە کاتێکدا کە ئێوە لێی بێئاگان لەبەر یاری و گەمەی خۆتان. کوڕەکان وتیان، سوێند بە خودا ئەگەر بێت و یوسف گورگەکە بیخوات لە کاتێکدا ئێمەش کۆمەڵێکی بەهێزین بەڕاستی ئەو کاتە ئێمە خەسارەتمەندین زەرەرمان لە خۆمان داوە و شەرمەزاری لای تۆ دەبین جا کاتێک سەرنجام باوکیان ڕازی کرد و یوسفیان برد و هەموو هاتنە سەر ئەو بڕیارەی کە بیخەنە ناو تاریکایی بیرەکەوە لەو کاتەدا نیگامان بۆ نارد کە هەواڵی ئەم بەسەرهاتە لە ئایندەدا بە براکانت دەدەیت کاتێک ئەوان ئاگایان لە خۆیان نابێت و لە بیریان چۆتەوە و هەستی پێ ناکەن. پاشان کە تاریک داهات هاتنە لای باوکیان دەگریان. وتیان ئەی باوکی بەڕێزمان، بەڕاستی ئێمە ڕۆیشتین پێشبڕکێمان دەکرد و یوسفمان لای کەلوپەلەکەمان بەجێهێشت، ئەوسا گورگەکە پەلاماری دا و خواردی، بەڵام تۆ هەمیشە بڕوامان پێ ناکەیت ئەگەرچی ئێمە ڕاستگۆش بین. براکانیشی هاتن بە هەندێ خوێنی ساختەوە کە بەسەر کراسەکەیەوە بوو هێنایان بۆ باوکیان ئەویش وتی نەخێر وانییە بەڵکو خۆتان بۆ خۆتان ئەم کارەتان سازداوە جاچارم تەنها خۆگری و ئارامگرتنە بە جوانترین شێوە هەر خودداش داوای کۆمەکی لێ دەکرێت لەسەر ئەو باسەی ئێوە دەیکەن ئەوسا کاروانێک هات و اینجا ئاوهێنەرەکەیان نارد ئاو بهێنێت ئەویش چووە سەر بیرەکە و سەتڵەکەی داهێشە ناو بیرەکەوە، کاتێک هێنایە سەرەوە لە جیاتی ئاو یوسف هاتە دەرەوە. کاتێک کابرا بینی، وتی، خەڵکینە، مژدە بێت ئەمە لاوێکە، ئەوسا هەر کەسێک بدۆزرایەتەوە دەکرا بە بەندە و دەفرۆشرا. یوسفیان شاردەوە و کردیانە کەرەسەی فرۆشتن، خودای گەورەش زانا و ئاگایە بەو کار و کردەوانەی کە دەیکەن، چاودێری یوسف دەکات و کارێکی گەورەی پێیەتی. سەرەنجام بردیان و فرۆشتیان لە بازاڕی کۆیلەفرۆشەکاندا لە میسر بە نرخێکی هەرزان، چەند درهەمێکی کەم، لە فرۆشتنیدا هیچ گرنگیان پێنەدا و کەم تەماع بوون، چونکە پشتیان پێوەی نەئێشابوو. جا ئەو کەسەی یوسفی کڕی لە میسر بە هاوسەرەکەی وت، ڕێز بگرە لە شوێن و جێگەی ئەم لاوە، بە ئومێدی ئەوەی سوودمان پێبگەیەنێت، یان بیکەینە کوڕی خۆمان، ئا بەو شێوەیە یوسفمان جێگیر کرد لە زەویدا و پایەدارمان کرد بۆ ئەوەش فێری بکەین چۆن خەو لێک بداتەوە و ڕووداوەکانی چواردەوری وەک خۆی تێبگات خدای گەورە زاڵە بەسەر کار و فرمانەکانی خۆیدا بەڵام زۆربەی خەڵکی بەمە نازانن کاتێکیش کە یوسف پێگەیشت و گەیشتە ئەو پەڕی تونند و تۆڵی لە ڕووی لاشە و ژیریەوە ئێمەش پلەی فەرمانڕەوایی دانایی و زانیاری شارەزایی باشمان پێبەخشی هەر بەو شێوەیەش پاداشتی چاکەکاران دەدەینەوە قال معاذ الله جاو ئافرەتەی کە یوسف لە ماڵیدا بوو هەوڵیدا یوسف لە خشتە ببات و دڵی ڕابچێشێت بۆ لای خۆی هەموو دەرگاکانیشی داخست و وتی وەرە پێشەوە و خۆت ئامادە بکە یوسف وتی، پەنا دەگرم بە خودا کاری وا ناکەم، چونکە پەروەردگارم دەرووی لێ کردوومەتەوە، هەروەها مێردەکەشت چاک ڕەفتار بووە لەگەڵمدا، چۆن خیانەتی لێ دەکەم و چونکە من دڵنیام ستەمکاران سەرفراز نابن. سوێند بە خودا، بێگومان ژنەکە پەلاماری یوسفی دا و ویستی لێی بدات، یوسفیش نیازی لێدانی هەبوو ئەگەر بەڵگەی خودایی نەزانیایە کە سەرەنجامی لێدانەکەی بە خراپ بەسەریدا دەشچێتەوە، ئا بەو شێوەیەمان کرد بۆ ئەوەی هەرچی گوناه و تاوان و خراپەیە لێی دوور دەخەینەوە و بەڕاستی ئەو لە بەندە هەڵبژاردە و پاکەکانی ئێمەیە. سەرنجام هەردووکیان پێشبڕکێیان کرد بۆ دەرگاکە، یوسف بۆ کردنەوەی و ئەویش بۆ داخستن. ژنەکە توانی دەستی لە کراسەکەی گیر بکات و لە پشتەوە دڕاندی. ئەوسا هەردووکیان لە بەردەمی دەرگاکەدا تووشی مێردەکەی هاتن. خێرا هاتە قسە و ویستی یوسف تاوانبار بکات بۆیە وتی، باشە ئاخۆ سزای ئەو کەسە چییە کە ویستبێتی خراپە لەگەڵ خێزانەکەتدا بکات جگە لەوەی بەند بکرێت یا سزایەکی بە ئێش بدرێت یوسف وتی نەخێروانیە ئەو ویستی لە خشتەم بەرێت یەکێک لە خزمانی ژنەکە کە گوێی لە بەسەرهاتەکە بوو دیار بوو کە پیاوێکی زیرەک و دنیا دیدە بوو شایەتی داوتی ئەگەر کراسەکە یوسف لە پێشەوە دڕابێت ئەوە ژنەکە ڕاست دەکات و ئەو کاتە یوسف یەکێکە لە درۆزنان خۆ گەر کراسەکەی لە پشتەوە دڕابێت ئەوە ژنەکە درۆ دەکات و یوسف یەکێکە لە ڕاستگۆیان. کاتێک مێردەکەی بینی کراسەکەی یوسف لە پشتەوە دڕاوە بە ژنەکەی وت، بەڕاستی ئەمە پیلان و نەخشەی خۆتانە، بێگومان فێڵ و تەڵەکە و نەخشە و پیلانی ئێوە زۆر گەورەیە لەم جۆرە شتانەدا. ئینجا ڕووی کردە یوسف و وتی، ئەی یوسف، ئەم باسە فەرامۆش بکە و گوێی مەدەرێ، تۆش داوای لێخۆشبوون و لێبوردن بکە لە هەڵە و تاوانەکەت، چونکە بەڕاستی تۆ لە گوناهباران و بەهەڵەچواندایت. پاشان ژنانێک لە ئافرەتانی ناو شار ئەم دەنگ و باسەیان بیست بۆیە، وتیشیان، سەیرە! ژنەکەی عەزیزی میسر دەیەوێت بە نەرمونیانی سەرنجی لاوەکەی خۆی ڕابکێشێت بۆ لای خۆی، بەڕاستی ئەویندارییەکەی بۆی هەموو پەڕەکانی دڵی داگیرکردووە. بێگومان ئێمە ئەو ژنە لەناو سەرگەردانیەکی ئاشکرادا دەبینین. جا کاتێک ژنەکەی عەزیزی میسر توانج و پلارەکەی ئەوانی بیست، ئەویش ناردی بە شوێنیاندا و جێگەیەکی خۆشی بۆ ئامادە کردن، چەقۆشی دایە دەستی هەریەکەیان، ئینجا فەرمانی دا بە یوسف و وتی، ئادەی وەرە دەرەوە بۆ لایان با بتبینن و جا کاتێک بینیان بە گەورە و گرنگیان زانی و اللە اکبریان بۆ کرد و بەبێ ئاگایی دەستی خۆیان بڕی وتیشیان، پاکی و بێگەردی و دووری لە هەموو ناتەواویەک شایستەی خودایە کە ئەمەی دروست کردووە ئەمە بەشەر نییە تەنها فریشتەیەکی جوان و بەڕێزە و هیچ چیتر نییە ئینجا ژنەکە وتی ئەوە ئەو کەسەیە کە ئێوە لۆمە و سەرزەنشتی منتان دەکرد لەبارەیەوە و سوێن بە خوددا بێگومان من هەوڵمدان لە خشتەی بەرم کەچی ئەو هەر خۆی گرت و پاک و خاوێنی ویست سوێند بە خودا ئەگەر ئەوەی من فەرمانی پێ دەدەم نەیکات ئەوە بەڕاستی بەند دەکرێت و زەلیل دەبێت و بەکەم تەماشا دەکرێت یوسف کە ئەمەی بیست و وتی پەروەردگارە من زیندانم لەلا خۆشەویسترە لەوەی کە ئەوان بانگم دەکەن بۆی خۆگەر لە فێڵ و تەڵەکەی ئەوانە ڕزگارم نەکەیت و لە پیلان و نەخشەکانیان دەربازم نەکەیت و لام نەدەیت لەوانەیە منیش مەیلم بۆ دروست ببێت و ئارەزویان بکەم و پاشان بچمە ڕیزی نەفام و گوناهبارانەوە جا پەروەردگاری بە هانایەوە چوو نزاکەی گیرا کرد و لە تەڵەکە و فێڵی ژنان پاراستی و لایدا چونکە بەڕاستی هەر ئەو زاتە بیسەری نزاکانە و زانایە بە دڵ و دەروونەکان پاشان لە دوای ئەوەی کە بەڵگەی زۆریان بینی لەسەر پاکی یوسف بۆیان دەرکەوت و وایان بە چاک زانی تا ماوەیەک هەر بەندی بکەن ئەوسا دوو لاوی تریش بە تاوانی جیا جیا لەگەڵ یوسفدا خرانە بەندیخانەوە هەریەکەیان خەوێکی بینی بوو یەکێکیان وتی بێگومان من خۆمم دەبینی لە خەومدا ترێم دەگوشی و شەرابم لێ دروست دەکرد ئەوی تریشان وتی بەڕاستی من خۆمم دەبینی لە خەومدا کەنانم بەسەر سەرمەوە هەڵدەگرت باڵندە لێی دەخوارد ئاگادارمان بکە بە لێکدانەوەی ئەم خەونە چونکە بەڕاستی ئێمە دەبینین تۆ لە چاکە خوازانیت و شارەزای لە لێکدانەوەی خەودا یوسف وتی من تەنها لێکدانەوەی خەون نازانم بەڵکو جگەلەوەش هیچ خواردنێکتان بۆ نایەت کە دەرخوارتان بدرێت کە من نەزانم چییە و چۆنا پێش ئەوەی بگاتە لاتان ئەمەش ئازایەتی خۆم نییە بەڵکو ئەوە هەندێکە لەوەی پەروەردگارم فێری کردوم و بزانن بەڕاستی من بەرنمەی قەومێکم واز لەهێناوە کە باوەڕ بە خوددا ناهێنن و هەمیشە بڕوایان بە قیامەتیش نییە بەڵکو شوێنی ئاین و بەرنامەی باو باپیرانم ئیبراهیم و ئیسحاق و یەعقوب کەوتووم هەرگیز ڕەوانیە بۆ ئێمە هیچ جۆرە شتێک بکەینە هاوەڵ و شەریک بۆ خوددا ئەوەش لە فەزل و ڕێزی تایبەتی خداییە لەسەر ئێمە و لەسەر خەڵکیش بەڵام بەداخەوە زۆربەی خەڵکی سوپاسگوزاری ناکەن ئەوسا ڕووی تێکردن و وتی ئەی هاوەڵانی زیندانیم ئایا چەند خوایەکی هەمەجۆر و جیاواز بپەرسترێن چاکترن یاخود خدایەکی تاک و تەنها و زاڵ بەسەر هەموو شتێکدا جا هەرچی ئێوە دەیپەرستن جگەل لە خوددا تەنها خۆتان و با و باپیرانتان ناوتان لێناون تەنها ناون و ناوەڕۆکیان نییە هەرگیز خدا بەوە ڕازی نییە و هیچ بەڵگەیەکیشی ڕەوانە نەکردووە لەسەر پەسندکردنیان بەڕاستی حوکم و فەرمانڕەوایی جگە لە خودا شایستەی کەسی تر نییە فەرمانیشی داوە جگە لە خۆی کەسی تر نەپەرستن هەر ئەوەشە ئاین و بەرنمەی پەسند و ڕاست و دروست و بەنرخ بەڵام زۆربەی خەڵکی ئەم ڕاستیانە نازانن و لێی بێ ئاگان ئەی هاوەڵانی زیندانیم ئەوەتان لە خەونیدا ترێی دەگوشی ئەوە دەبێتە ساقی پاشا و ڕزگاری دەبێت و شەرابی پێشکەش دەکات ئەوی تریش لە خاچ دەدرێت و باڵندە لەسەر و ڕوخساری دەخوات ئیتر ئەمەش وەڵامی لێکدانەوەی خەونەکانتانە و هەر ئەوەش بڕیار دراوە ئەوسا یوسف بەو کەسەیانی وت کەوا دەیزانی ڕزگاری دەبێت و دەبێتە ساقی پاشا باسم بکە لە لای پاشات کە بەبێ تاوان من بەند کراون بەڵام شەیتان بیری کابرای بردەوە کە لە لای پاشا باسی بکات ئیتر چەند ساڵێک یوسف بەبێ تاوان لە بەندی خانەدا مایەوە شەوێک پاشا خەونێکی سەیری بینی و بوو بە مەراقی و لە کۆبنەوەیەکدا وتی بەڕاستی من لە خەومدا بینیم کە حەود مانگای قەڵەو لەلایەن حەود مانگای لەڕ و لاوازەوە خوران حەوت گوڵە گەنمی سەوز و جوان و حەوتی وشتیشم بینی ئەیزانە و شارەزایان ئەم خەوەم بۆ لێک بدەنەوە ئەگەر خەون لێک دەدەنەوە ئەوانیش وتیان، ئەم خەونە بێ سەر و بنە و هیچ نییە، ئێمە لە لێکدانەوەی خەونی بێ سەر و بن شارەزا نین. ئینجا ئەویان کە ڕزگاری بووبوو بیری کەوتەوە دوای ئەو هەموو ماوەیە و وتی، داواکارم بمنێرن بۆ لای یوسف، من هەواڵی لێکدانەوەی ئەو خەونەتان پێ ڕادەگەیەنم. ساقی چوو بۆ زیندانەکە بۆ دیداری یوسف، وتی، یوسف، ئەی هاوەڵی ڕاستگۆم، ئەم خەونەمان بۆ لێک بدەرەوە لە خەونێکی پاشادا حەوت مانگای قەڵەو لەلایەن حەوت مانگای لەڕ و لاوازەوە خوراون، هەروەها لەبارەی حەوت گوڵە گەنمی سەوز و جوان و حەوتی تری وشک بۆمان لێک بدەرەوە بۆ ئەوەی بگەڕێمەوە بۆ لای خەڵکی تا وەڵام بزانم. یوسف وتی، حەوت ساڵی بەردەوام کشتوکاڵ دەکەن و دانەوێڵە دەچێنن، ئەوەی کادروێنەتان کرد و لێتان زیاد بوو بە گوڵەکەیەوە بیهێڵنەوە. مەگەر ئەو کەمەی کە دەیخۆن. دانەوێڵە بە گوڵەکەیەوە هەڵبگیرێت، لە کرم و ئەسپێ و زایەبوون بە دوور دەبێت. پاشان لە دوای ئەوە حەوت ساڵ گرانی و سەختی پێش دێت. ئەوەی کە زەخیرەتان کردووە بۆ ئەو ساڵانە هەمووی دەخۆن، مەگەر کەمێکی نەبێت کە هەڵیدەگرن بۆ تۆو کردن. لەوە دوا ساڵێکی باراناوی و پڕ بەرەکەت دێت کە خەڵکی بەروبوومی زۆریان پێ دەبەخشرێت، میوە دەگوشن و شەربەتی لێ دروست دەکەن. ساقی گەڕایەوە بۆ لای پاشا و لێکدانەوەکەی یوسفی بۆ باس کرد زۆری بەدڵ بوو بۆیە پاشاش وتی ئادەی بچن بۆم بهێنن جاکاتێک کە ڕەوانەکراوەکەی پاشا گەیشتە لای یوسف و وتی پاشا داوات دەکات یوسف وتی بگەڕێرەوە بۆ لای پاشا و جاپی بڵێ هۆی چی بوو ئەو ئافرەتانە کاتی خۆی دەستی خۆیان بڕی و برینداریان کرد ئایا من هیچ تاوانێکم لەوەدا هەیە؟ بەڕاستی هەر پەروەردگارم بە ئاگایە لە فێڵ و تەڵەکە و پیلانیان. پاشا و ئافرەتانەی هەموو کۆکردەوە پێی وتن، ئەو کارە گرنگەتان چی بوو کاتێک کەوا ئێوە ویستان یوسف لە خشتە برن؟ ئایا ئەو هیچ تاوانێکی هەبوو؟ هەموو وتیان پەنا بە خودا ئێمە بوختانی بۆ بکەین. ئێمە هیچ جۆرە هەڵە و ناشرینێکمان لێ نەدیوە و نەزانیوە ژنەکەی عزیزی مسەر وتی ئائێستا ئیتر ڕاستی ڕون و ئاشکرا بوو دان بەڕاستی دادنێن خەتای من بوو دەمویست لە خشتەی بەرم و بەڕاستی یوسف یەکێکە لە ڕاست گۆیان اینجا یوسف وتی ئەوە بۆیە وام کرد تا پاشا چاک بزانێت و دڵنیا بێت بەڕاستی من لە نهێنیشدا خیانەتم لێ نەکردووە بێگومانیش خودا فێڵ و تەڵەکەی خیانەتکاران بە ئەنجام ناگەێنێت یاخود ژنەکە وتی تا یوسف دڵنیا بێت کە لە نهێنیدا و ئێستا کە ئەو لێرە نییە خیانەتی لێ ناکەم و بختانی بۆ هەڵنابەستم چونکە بۆم دەرکەوتووە کە خوددا فێڵ و تەڵەکەی خیانەتکاران بە ئەنجام ناگەێنێت دەشێت یوسف یا ژنەکەی عزیزی مسر وتبێتی منیش نەفسی خۆم بەری ناکەم چونکە بەڕاستی نەفس ئەگەر بە نووری خوداناسی ئاوەدان نەبێت زۆر فەرماندەرە بە گوناه و هەڵە و تاوان مەگەر نەفسێک کە پەروەردگارم مهرەبانی پێکرد بێت بەڕاستی پەروەردگارم لێ خۆش بوو میهرەبانە ئەوسا پاشا کە ڕاستیەکانی بە تەواوی بۆ دەرکەوت ئەوەندەی تر یوسفی لا بەڕێز و بەنرخ بوو بۆیە فەرمانی دا وتی ئادەی بچن بۆم بهێنن ئەو لاوە پاکە ژیرە زانایە تایبەتی دەکەم بۆ خۆم و لە نزیکانی من بێت جاکاتێک هێنایان و پاشا قسەی لەگەڵ کرد وتی ئەمڕۆی تر بەڕاستی تۆ لای ئێمە خاوەنی پلەپایە و جێگەی متمانە و باوەڕی یوسف وتی پێم باشە بمکەیت بە لێپرسراو بەسەر گەنجینەکان و سامانی سەرزەوی ئەم وڵاتە میسر بەڕاستی من پارێزەرێکی زانام لە خۆم ڕادەبینم کە شت بپارێزم و زاناشم کە چۆن دەیپارێزم خدا دەفەرموێت ئابەو شێوەیە دەسەڵاتماندا بە یوسف و جێگیر و پایەدارمان کرد لە خاچی میسردا هەر پلەپایەکی دەویست لەو وڵاتەدا دەستی دەکەوت و بۆی ساز دەبوو هەر کەسێک هەردەستەیەک بمانەوێت بەهرەوەری دەکەین لە ڕەحمەت و بەخششەکانمان و پاداشتی چاکەکاران بەزایە نادەین. بێگومان پاداشتی ئەو جیهان لە بەهەشتی بەریندا چاکترە بۆ ئەوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە و خۆیان دەپاراست. ساڵانی گرانی هاتە پێشەوە، براکانی یوسف هاتن بۆ میسر جا چوونە دیوانی، ئەو ئەوانی ناسیەوە، بەڵام ئەوان ئەمیان نەناسیەوە، چونکە پۆشاکی وەزیری لەبەردا بوو، هەرگیز شتی وایان چاوەڕوان نەدەکرد. ئەویش ڕێزی گرتن و دواندنی و پێی دەرخستن کە برایەکی باوکییان هەیە و نەیان هێناوە، لەبەر ئەوە لە کاتێکدا ڕێکی خستن و بارگە و بنەی بۆ پێچانەوە وتی، من حەز دەکەم برایەکی باوکیتان هەیە بۆم بهێنن، ئایا نابینن بەڕاستی من چۆن کێشانە و پێوانەم تێر و تەواوە و چۆن ڕێز لە میوان دەگرم، خۆ گەر ئەو برایەتانم بۆ نەهێنن ئەوا ئیتر هیچ معاملە و کێشانە و پێوانەی ئێوە لای من نییە و نزیکم مەکەونەوە لە وەڵامیدا وتیان ئێمە بە هەموو شێوەیەک هەوڵ دەدەین و نەخشە دەکێشین بۆ ئەو مەبەستە هەتا باوکی ڕازی بکەین ئەم جارە بیهێنین بێگومان ئێمە ئەو کارە دەکەین لە فرسەتێکدا یوسف بە لاوەکانی بەردەستی وت، هەرچی شتومەک و کەلوپەلێکیان هێناوە بیخەنەوە ناو بارەکانیان، بۆ ئەوەی بیناسنەوە کاتێک دەگەڕێنەوە بۆ لای کەسوکاریان بۆ ئەوەی ببێتە هاندەرێک و بێنەوە. جا کاتێک گەڕانەوە بۆ لای باوکیان وتیان، باوکی بەڕێزمان، کێشان و پێوانمان لێ قەدەغە کراوە تا بنیامینی برامان لەگەڵ خۆماندا نەبەین، کەواتە براکەمان لەگەڵ بنێرە تا پێوانە بکەین بە دەست بەتاڵی نەگەڕێینەوە بەڵێن بێت پارێزەرین بۆی یاقوبی باوچیان وتی ئەمە داخوازیەکی سەیرە ئایا هەروە متمانەتان پێ بکەم لەسەری مەگەر هەروەک پێشتر متمانم پێکردن لەسەر یوسفی برای سەرنجام ڕازیان کرد و ئەویش وتی کەواتە خدا چاکترین پارێزەرە و هەر ئەو میهرەبانترینی میهرەبانانە کاتێکیش کەلوپەل و بارگە و بنەکانیان کردەوە بینیان هەرچی شت و مەکیانە هەر ئەوە خراوەتەوە بارەکانیان و گەڕێنراوەتەوە بۆیان ئینجا باوکیان بانگ کرد و وتیان باوکی بەڕێزمان ئێمە چی بکەین چی بڵێین لە بەرامبەر ئەو پاشا بەڕێزەوە ئەوەتا هەرچی کەل و پەلمان هەیە گەڕێنراوەتەوە بۆمان و تۆ ئەگەر مۆڵەتی بنیامین بدەی ڕسق و ڕۆزی زۆر دەهێنین بۆ کەس و کارمان براکەشمان دەپارێزین و باری وشترێکیش زیاتر دەهێنین ئەو بارەش شتێکی ئاسانە. یاقوب وتی، هەرگیز لەگەڵتاندا ناینێرم، هەتا پەیمانێکی خوداییم پێ نەدەن، سوێند نەخۆن کە بێگومان بیهێننەوە بۆ لام، مەگەر دەورە بدرێن و هیچ دەسەڵاتتان نەمێنێت، جا کاتێک پەیمانەکەیان دایە و سوێندیان بۆ خوارد، یاقوب وتی، خودا خۆی ئاگادار و چاودێرە بەو پەیمانەی کە بڕیارمان لەسەر داوە. هەروەها وتی کوڕەکانم هەمووتان لە یەک دەروازەوە مەسنە ژوورەوە و لە چەند دەروازەیەکی جیاجیاوە بچنە ژوورەوە خۆتان بکەن بە شاردا دڵنیاش بن کە من ناتوانم هیچ شتێک لەو بەڵا و پێشهاتانەی کە بڕیاری خدای لەسرە بگێڕمەوە لە ئێوە هیچ فەرمان و بڕیارێک بۆ کەس نییە تەنها بۆ خوددا نەبێت پشتم هەر بۆ بەستووە و پشت و پەنام هەر ئەوە جادەبا ئەوانەی کە پاڵ پشت و پشتوانیان دەوێت هەر پشت بەو ببەستن کاتێک چوونە ناوەوە بەو شێوەیەی کە باوکیان فەرمانی پێدابوون جاوە نەبێت باوکیان توانی بێتی فریایان بکەوێت و لە هیچ پێش هاتێک ڕزگاریان بکات کە بڕیاردادەی خدای لەسرە ئەو ڕێنمویە تەنها پێداویستێکی دەرونی یاقوب خۆی بوو ڕایگەیاند بەڕاستی یاقوب خاوەنی زانستێک بوو چونکە ئێمە فێرمان کردبوو بەڵام زۆربەی خەڵکی ڕاستیەکان نازانن کاتێکیش کە کوڕەکان چوونە ژوورەوە بۆ لای یوسف بنیامینی برای نزیک کردەوە لە خۆی و لە فرسەتێکدا وتی بەڕاستی من یوسفی براتم جاخەفەت مەخۆ و خەمن نەبێت بەو هەڵس و کەوتەی ئەوان دەیان کرد چونکە من نەخشەم کێشاوە تۆ لێرە بهێڵمەوە تا لە لای خۆم ژیان بەسەر بەریت جا کاتێک یوسف بارگە و بنەی بۆ پێچانەوە و سازی کردن، خۆراک و دانەوێڵەی پێویستی پێ بەخشین، جا ملکەی کێشان و پێوانی خستە ناو باری بنیامینی برایەوە. پاشان جاڕچییەک بە دەنگی بەرز وتی، ئەی کاروانچییان، ئێوە بەڕاستی دزن! ئەوانیش بە پەلە گەڕانەوە و هاتن بەرەو ڕوویان و وتیان، چی دیار نییە؟ چیتان لێ ون بووە؟ پاسەوانەکان وتیان جا مڵکە و دەفری پاشامان لێ ون بووە و بۆی دەگەڕێین هەر کەسێک هێنای باری وشترێکی بۆ هەیە لێپرسراوەکەیان وتی من دەبمە زامنی ئەو بەڵێنە کوڕەکان وتیان سوێن بە خوددا بەڕاستی ئێوە چاک دەزانن کە ئێمە بۆ ئەوە نەهاتوین فەساد و خراپە لە زەویدا بکەین و پاسەوانەکان وتیان ئەگەر دەرکەوت ئێوە درۆزن بوون کەواتە پاداشتی ئەو دزەت چییە؟ کوڕەکان وتیان پاداشتەکەی ئەو کەسەی کە دەفرە دزراوەکە لە بارەکەیدا دەدۆزرێتەوە ئەوە پاداشتەکەیەتی کە بریتە لەوەی بارمتە بێت لای خاوەنی شتە دزراوەکە ئێمە ئابە و شێوەیە تۆڵە لە ستەمکاران دەسێنین اینجا یوسف خۆی دەستی کرد بە گەڕان بە بارەکاندا پێش ئەوەی باری بنیامینی برای بپشکنێت لەوە دوا لە باری براکەیدا دەری هێنا ئابە و شێوەیە یوسفمان فێری نەخشەی گلدانەوەی براکەی کرد نەدەبوو بە دەستووری پاشا براکەی گل بداتەوە، مەگەر ویستی خودای گەورەی لەسەر بێت، بەو شێوەیە چەندەها جار پلە و پایەی هەر کەس کە بمانەوێت بەرز و بڵند دەکەینەوە و لەسەروو هەموو خاوەن زانست و زانیارییەکەوە زانا و شارەزاتر هەیە. براکانی وتیان، ئەگەر ئەو دزی بکات، ئەوە براکەشی بێگومان دزی کردووە لەمەو پێش، ئینجا یوسف ئەو قسە ناڕەوا و تۆمەتە ناقۆڵایەی لە دڵی خۆیدا هێشتەوە و نەیخستە ڕوو بۆ ئەوان، وتی ئێوە لە کەسانێکی باش ناچن، جا خودا خۆی لە هەموو کەس زاناترە بەوەی کە دەیڵێن و باسی دەکەن. براکانی وتیان، جەنابی پاشا، بەڕاستی ئەم کوڕە باوکێکی پیری بەساڵاچووی هەیە، کەواتە یەکێک لە ئێمە لە جیاتی ئەو گل بدەرەوە، چونکە بێگومان ئێمە تۆ بە پیاو چاک و چاکەخواز دەزانین. یوسف وتی، پەنا بە خودا ئەگەر هەڵەی وا بکەین و تەنها ئەو کەسە گل نەدەینەوە کە شتومەکەکەمان لەلای دۆزیوەتەوە، خۆ ئەگەر وا نەکەین ئەوە ئیتر ئێمە بەڕاستی ستەمکارین. ئینجا کاتێک کە نائومێد بوون لە پاشا لە کەنارێکەوە بۆ خۆیان دەستیان کرد بە چپە و ڕاگۆڕینەوە گەورەکەیان وتی باشە ئەی نەتان زانی کە بێگومان باوکتان بەڕاستی پەیمانێکی لێوەرگرتون و خوداشی کردووە بەشایەت بەسەرتانەوە پێشتری ژاشکرایە کە چیتان کرد بە یوسف و پیلانتان جێڕا دژی ئیتر من هەرگیز ئەم سەرزەمین و وڵاتە بەجێ ناهێڵم هەتا باوکم مۆڵەتم دەدات یاخود خدا فەرمانێک بدات لە قازانجم بێت ئەو زاتەش چاکترینی دادوەرانە. بگەڕێنەوە بۆ لای باوکتان و پێی بڵێن، ئەی باوکی بەڕێزمان، بێگومان کوڕەکەت دزی کرد و ئێمە ئاگامان لێ نەبووە، جگە لەوەی کە زانیومانە، ئێمە لە شاراوە و نهێنییەکان شارەزا نین، نازانین ئەو کوڕە بۆ وای کرد. حەز دەکەیت لە خەڵکی ئەو شارەش بپرسە کە ئێمەی لێ بووین، لەو کاروانەش بپرسە کە ئێمەی تێدا بووین و پێکەوە هاتینەوە، ئێمە بە دڵنیاییەوە ڕاست دەڵێین و ڕاستگۆشین. کاتێک کوڕەکان گەیشتنەوە لای باوکیان و بەسەرهاتەکەیان بۆ گێڕایەوە، وتی، وا نییە، بەڵکو دیسانەوە خۆتان پیلانێکی ترتان ڕێکخستووە، جا چارم نییە خۆگرییەکی جوان نەبێت. ئومێدە پەروەردگار هەموویانم بۆ بهێنێتەوە و بە هەموویان شاد ببم. بەڕاستی ئەو زاتە زانا و دانایە ئەوسا چووە کەنارێکەوە و لەیان دوورکەوتەوە و بەدەم هەناسەی سارد و ئەسرینەوە وتی ئەی داخم بۆ یوسفی نازدار لە دڵم دەرناچێت یوسفی جوان و خاس و خدا ناسم ئەوەندە گریا و فرمێسکی هەڵوەراند چاوەکانی سپی هەڵگەڕا و ئاوی سپی تێزا و بینینی نەما لە ئاخ و داخ و خەفەت و ئێشدا هەر خەم و پەژارەی خۆی دەخواردەوە کوڕەکان بەزەییان بە باوکیان دا هاتەوە و وتیان، سوێند بە خودا تۆ هەر واز ناهێنیت، یادی یوسف دەکەیت و ناوی دەبەیت تا وات لێ دێت پەکت دەکەوێت یاخود لە تیاچووان دەبیت. لە وەڵامیاندا وتی، بەڕاستی من باسی سکاڵا و غەم و پەژارەم هەر بۆ لای خودا دەبەم، ئەوەی من دەیزانم لەلایەن خوداوە لە نەخشە و حیکمەتەکانی لە پێشهات و ڕووداوەکاندا ئێوە نایزانن. دوای چەند ڕۆژێک یەعقوب فەرمانی دا بە کوڕەکانی و وتی کوڕەکانم بچنەوە و گوێ هەڵخەن بۆ یوسف و براکەی لە سۆز و میهرەبانی خوداش نائومێد مەبن چونکە بەڕاستی کەس نائومێد نابێت لە سۆز و میهرەبانی خوددا جگە لە کەسانی خوددا نەناس و بێباوە کاتێک گەیشتە میسر و چوونە بارەگای یوسف وتیان جەنابی پاشا، ئێمە و کەس و کارمان نەهاتی و گرانی و کوێرەوەری زۆرمان توش هاتووە و کەل و پەلێکی تێکەڵ و پێکەڵ و بێنرخیشمان هێناوە کەواتە چیمان پێویستە بۆمان بپێوە و خێریشمان پێ بکە بێگومان خدا پاداشتی خێرخوازان دەداتەوە اینجا یوسف زانی کاتی ئەوە هاتووە کە خۆی بناسێنێت بۆیە وتی ئایا زانیتان و لەبیرتانە چیتان کرد بە یوسف و براکەی کاتێک ئێوە نەفام بوون و ترسی خوداتان لە دڵدا نەبوو هەموو بەسەر سوڕمانەوە چاویان ئەبڵق بوو سەرنجیان داوتیان ئایا بەڕاست بۆچی تۆ یوسفیت وتی بەڵێ من یوسفم و ئەمەش بنیامینی برامە بەڕاستی خودای مێهرەبان ڕێزی لێناوین و بەهرەمەندی کردوین بێگومان ئەوەی خۆ پارێز بێت لە گوناه و خۆگر بێت لە بەرامبەر پێشهاتەکانەوە خدای گەورە دەروی لێ دەکاتەوە ئەوە بەڕاستی خدا پاداشتی چاکەکاران و چاکەخوازان بەزایە نادات. ئینجا براکانی وتیان، سوێندمان بە خودا، بەڕاستی خودای گەورە ڕێزی تۆی داوە بەسەر ئێمەدا، ئێمە بەڕاستی کاتی خۆی بە هەڵەدا چووین و گوناهبارین، یوسف وتی، خەمتان نەبێت، ئەمڕۆ ئیتر هیچ سەرزەنشتێکتان لەسەر نییە، خودا لێتان خۆش بێت، بێگومان ئەو زاتە لە هەموو میهرەبانان میهرەبانترە. یوسف هەواڵی باوکی پرسی کە زانی نابینا بوو وتی، بڕۆن و ئەم کراسە بەرن و بیدەن بەسەر و ڕووی باوکمدا بینایی بۆ دەگەڕێتەوە و چاوی چاک دەبێتەوە پاشان هەموو کەس و کارتانم بۆ بهێنن کاتێک کاروان ئاوەدانی بەجێهێشت و کەوتە ڕێ باوچیان وتی بەڕاستی من هەست بە بۆنی یوسف دەکەم ئەگەر بە بێهۆش و خەڵەفاوم نەزان و بڕوان پێ بکەن ئەو کەسانەی کە لە لای بوون وتیان سوێن بە خوددا بێگومان تۆ هەر لە ناو سەرگەردانی و خەیاڵە کۆنەکەی خۆت دایت ئینجا کە مژدە هێنەرەکە گەیشت و کراسەکەی دا بەسەر دەم و چاویدا خێرا بینایی بۆ گەڕایەوە چاوەکانی گەشایەوە وتی ئایا من پێم نەوتن بەڕاستی ئەوەی من دەیزانم لەلایەن خداوە ئێوە نایزانن دوای ماوەیە کوڕەکان گەیشتن و هەموو شتێک ئاشکرا بوو وتیان ئەی باوکی بەڕێزمان داوای لێخۆشببوونی گوناهەکانمان بۆ بکە لە خدای مهرەبان بەڕاستی ئێمە گوناهکار بووین و بە هەڵەدا چوو بووین باوکیان وتی، لە ئایندەدا داوای لێخۆشبوونتان لە پەروەردگارم بۆ دەکەم، بەڕاستی ئەو زاتە لێخۆشبوو و میهرەبانە. ئینجا کە هەموویان گەیشتنە میسر چوونە لای یوسف، باوک و دایکی هێنایە نزیکی خۆی و ڕێزی زۆری بۆ دەربڕین، ئاخۆ چەندە دڵخۆش و کامەران بووبن دوای ئەو ماوە دوور و درێژە بە کوڕی جوان و کردار و خوداناسیان شاد بوون، ئێستاش پاشای میسرە. پێی وتن ان شاء الله ئەگەر خدا ویستی بێت بە یەکجاری ورن بۆ میسر و بەو پەڕی شادی و ئارامی و کامەرانی نیشتە جێ ببن ئەوسا دایک و باوشی بەرز کردەوە بۆ سەر تەختی پاشایەتی و حکومڕانی خۆی هەمووان کڕنۆشیان بۆ برد دیارە کە ئەوسا دروست بووە و نیشانەی ڕێز و پێزانین بووە یوسف کە ئەمەی دی وتی باوکی بەڕێزم ئەمە لێکدانەوەی خەونەکەی ئەو سامە کە بە منداڵی بینیم ئەوەتە بێگومان پەروەردگارم هێنایە دی و بەڕاست دەرچوو بەڕاستی ئەو زاتە چاکەی لەگەڵدا کردم و بە سۆز بوو بۆم کاتێک لە زیندان ڕزگاری کردم ئەوەتا ئێوەی لە بیابانەوە هێناوە و بە یەک شادی کردینەوە دوای ئەوەی شەیتان نێوانی من و براکانمی تێکدا بوو بەڕاستی پەروەردگارم بە سۆز و بە لوتفە بۆ هەر شتێک کە دەیەوێت پەلەی نییە و ڕێگەی بە شێنەیی بۆ خۆش دەکات بێگومان ئەو زاتە زانایە بەنهێنی و ئاشکرای دروستکراوانی و دانایە بەنەخشەی ورد هەرچی بێوێت ئەنجامی دەدا ئینجا یوسف پێغەمبەر چووە کەنارەوە و دەستەکانی هەڵبڕی و نزای کرد و وتی پەروەردگارە، بەڕاستی تۆ پاشایەتیت پێ بەخشیم و لە لێکدانەوەی خەو شارەزات کردم، ئەی بەدیهێنەری ئاسمانەکان و زەوی، تۆ پشت و پەنا و یار و یاوەری منیت لە دونیا و قیامەتدا، داواکارم کە بە موسڵمانی بمرێنیت و بمخەیتە ڕیزی پاکانەوە و بمگەیەنیت بە کاروانی چاکان. ئەی محەممەد، ئەم بەسەرهات و سەرگوزەشتەی یوسف کە بۆت نیگا دەکەین لە هەواڵ و بەسەرهاتە شاراوەکانە، خۆ تۆ لەلای براکانی یوسف نەبوویت کاتێک کە هەمویان بڕیاریان دا و پیلانیان دەگێڕا. دڵنیاش بە کە زۆربەی خەڵکی باوەڕدار نین، هەرچەندە تۆ زۆر بە پەرۆش بیت و هەوڵ بدەیت و تێبکۆشی. ئەی محەمەد، خۆ تۆ هیچ پاداشت و بەخششێکت لێیان ناوێت لەسەر گەیاندنی پەیامەکە، بەڵکو ئەم قورئانە یادخەرەوەیەکە بۆ هەموو خەڵکی جیهان. چەندەها بەڵگە و نیشانە لە ئاسمانەکان و زەویدا هەن لەسەر دەسەڵاتدارێتی و جوانکاری خدای پەروەردگار کەچی زۆربەی خەڵکی بەلایدا تێدەپەڕن و تێنافکرن و پشتی تێدەکەن جا زۆربەی زۆری خەڵکی باوەڕ ناهێنن بە خدای تاک و تەنها بێ ئەوەی هاوەڵی بۆ بڕیار نەدەن بێگومان ئیمان و باوەڕیوە هیچ نرخی نییە و خدای گەورە لەو تاوانە خۆش نابێ ئایا ئەوانە لەوە ئەمین و ناترسن کە سزایەکی خودایی هەموان بگرێتەوە و لەناویان بەرێت، یاخود کوت و پڕ قیامەت بەرپا ببێت لە کاتێکدا ئەوان هەز بە نزیکی بەرپابوونی نەکەن؟ ئەی پێغەمبەر تۆ بڵێ، ئا ئەمە ڕێگە و ڕێبازمە، من و شوێنکەوتوانم بانگ دەکەین بۆ لای خودای پەروەردگار لەسەر بنچینە و بناغەیەکی ڕوون و ئاشکرا، پاکی و بێگەردیش بۆ زاتی پەروەردگارە من هیچ کاتێک لە مشریک و ئێمە کەسمان نەناردووە لە پێش تۆدا جگە لە پیاوانێک کە هەڵمان بژاردون لە خەڵکی شار و شوێنەکان نگایان بۆ دەنێرین تا پەیامی ئێمە بەڕوونی بگەێنن ئایا نەگەڕاون لە زەویدا تا تەماشا بکەن و سەرنج بدەن کە چۆن بوو سەرنجامی ئەوانەی پێش ئەمان کاتێک یاخی بوون بێگومان جێگە و ڕێگە و خانوبەرەی بەهەشت لە قیامەتدا چاکترە بۆ ئەوانەی کە خودا ناز بوون و پارێزکاریان کردووە ئایا ئەوە عقل و ژیریتان ناخەنەکار ئەی پێغەمبەر وا مەزانە کە ئەم ڕێگەیە بە گوڵ و گوڵزار چێنراوە بەڵکو پڕە لە ناخۆشی و ئازار و گەیشتوەتە ڕادەیەک کە هەتا بگرە کاتێک پێغەمبەران تووشی ناومێدی و بێهیوایی دەبن و گومان وا دەبن کە بەڕاستی ئەوان بەرنمەکەیان بە درۆزانراوە ئەوە ئا لەو کاتی بێ هیواییەدا سەرکەوتنی تایبەتی ئێمەیان بۆ دێت ئەوسا ئەوەی بمانەوێت و شایستە بێت ڕزگاری دەکەین جاکەس نییە بتوانێت تۆڵەی تونند و تیژی ئێمە لە کەسانی تاوانبار و تاوان کار بگێڕێتەوە و بەرپەرچی بدات سوێن بێت بە خوددا بەڕاستی لەسەر گوزەشتە و بەسەرهاتی پێغەمبەراندا پند و ئامۆژگاری هەیە بۆ کەسانی ژیر و هۆشمەند و نەبێت ئەم قورآنە قسە و باسێک بێت هەڵبەسرابێت بەڵکو بەڕازدانەری ئەوەیە کە لە پێش خۆیەوە هاتووە تەورات و ئینجیل و ڕوونکەرەوە و جیاکردنەوەی هەموو شتێکی پێویستە لە ئایندا ڕێنمووی و ڕەحمەتیشە بۆ کەسانێک باوەڕ دەهێنن